دوشم دو بهر دو چیروچی پر دو قسم دو دوباڵندەی بێهەوە دوشە دوبهار دو تیرۆکی پڕ ئازار دو قسم دو لنا دو بالندي بهوار بهوار أمن جاني سدي بيستم من ئازارم کە دەیبیستم من داستانی پڕ ئازارم ئەمن ساڵی بێبهارم ئەمن ژانی سەدەی بیستم من ئازارم کە دەیبیستم من داستانی پڕ ئازارم 多深？多吧？ tu پر آزار دو قسم دو لنا دو بالنده به هوا ویتارم من چیرۆکی پڕ ئازارم بەسەر لاشم دەیت و داڕۆی ڕێبواری ڕێی نادیارم نادیارم نادیارم نادیارم